کاسێتی نۆیەم، دیوی دووەم، ئەو دەقی لێی دامەزراندبوو بۆ کۆمەکی ئەو دەستگێڕانەی تووشی زەرەری کوتوپڕی گەورە دەبوون، خەیاڵی ئەوە کەوت بۆ سەریەوە سەندیکایەکی مناڵانی دەستگێڕ دروست بکا. بیری لە دروستکردنی قوتابخانەیەکی شەو کردبوو بۆوانەی لەبەر نەداری لە قوتابخانەی ڕۆژ دان دەخەن. ئاه! چوزانم چوزانم لەوێدا ئیلهامی ئەو شتانە و هەزار شتی تریشی بۆ هاتبوو. کە بە منی دەگوت سەرگەزگل تۆ بە ئاسانی تیان ناگەیت هەمیشە پێکەوە دەچین بۆ بن دوامین هەناری دنیا بۆ مردن نەبێت نەبایە کەس بە تەنها بچێتە بن ئەو درەختە نەدیمی شازادە لەبەر کوێری و سەختی چیاکە نەیدەتوانی بە تەنها بێت ئەوانی تریش وا ڕێکەوتە بوون هەرکیز بە تەنهانێن ئەوە بەشێک بوو لە حکمەتی پەیوەندی لەگەڵ دوواهمین هەناری دنیادا کە شازادە دەیگوت درەختێکی خوداییە بەڵام من هێزم دەدایە خۆم و دەمگوت درەختی ئاواتەکانی سەرزەمینە کەوام دەگوت هەموو چەپڵیان بۆ لێ دەدام چونکە من بەڕێکەوت قسەی جوانم دەکرد یعنی قسەیەک تڕۆهات نەبێ نەدیمی شازادە لەو بندارەدا خەونی بە باوشەوە دەبینی لەوێدا دەخەوت و کە هەڵدەستە چیرۆشی درێژی لەسەر گەشتەکانی باوشی لەو دیومردنەوە دەژێڕایەوە لێوە هەڵدەسا و بە شوێری بەرەو خاک و مەملەکەتی سیر سیر دەڕۆی و پاش ماوەیەک بە کۆمەڵێ قسە و حیکایەتی سیرەوە دەگەڕایەوە باسی ئەو شارانەی دەکرد کە کەسمان نەماندەزانی ڕاستن یان درۆ باسی گەشتی ئەفسانەیی دەکرد لە شارە عەجایەبەکاندا ناوی ئەو شارانەی پیایا ڕۆشتبوو هەمویانی هەمومانی سەرسام دەکرد لاهور زنجربار، یەزد، کرمان، هیرات، دەیان شار شاری سیر سیری تر کە لە بیرم نەماون لە هەموو شوێنێکی دنیادا بەنوای بیناییدا دەگەڕا. لە یەکێ لەو گەشتە دوور و درێژانەدا لە چیاکانی کوردستاندا لە ناوچە شاخاوێکەکاندا زۆر زۆر دوورەکاندا لەو هەرێمانەدا کە زۆر لە ناوون لە گوندێکی بچکۆلانی ناو چیاکاندا و لە سەرکانی و ئاوێکی بچکۆلە سەید جەلالی شەمس دەناسێت کە بەشێکی گرنگی نەهێنی سریاسەکانی پێیە ئاه من دەزانم تۆ تا ئێستا بە تەواتی چیرۆکی سریاسەکان نازانی من نامەوێ ئازارت بدەم نامەوێ وێڵ بێت و بکەوینە ئەو چیانەوە بەڵام سریاسەکان لە من و سریاسی گەورەدا کۆتاییان نایە ندیمی شازادە هەموو شتێ دەزانێ هەموو شتێ ئەو دەتوانێ بتبا بۆ لای سەی جەلالی شەمز ئەو دەتوانێ یارمەتیت دا نا من ئەگەرچی زۆر لە تڕۆهاتی ژیانم بیر چۆتەوە بەڵام هەرگیز دواهەمین هەناری دنیام بیر ناچێتەوە. ئەو ئێوارەی منیان برد بۆ شێر ئەو درەختە ئێوارەیەکی بەهار بوو محەممەدی دڵشوشە و سەریاز داوەتیان کردین ئەوان دەیانتوانی جوانترین میوە و باشترین گۆشتی بازاڕیان دەستکەوێ زۆر شانازیان بەوە دەکرد کە باشترین قەسابی بازار و چاکترین سەوزە فرۆش دەناسن هەردووکیان زۆر شانازیان بەو جۆرە تڕۆهاتانەوە دەکرد من کە گەیشتمە سەرە و لوتکە سەحراویە هەموو شتێکم لەبیر چۆوە لەوێ ئاسمان و زەوی دیمەنێکی تریان هەبوو جێگایەک بوو لە خەوە نزیک بوو نەک لە ڕاستی دەزانی ئەوە یعنی چی یعنی لەوێ ئاساواری جەنگ ئاساوری ناخۆشی ئاساوری پیری دیار نەبوو لەوێ تەنها یەکشت دیار بوو هێمنی جوانی، ڕووناکی، ئێمە چاومان دەیبینی و بە هەستەکانمان ئەو هەموو جیاوازییەمان لە نێوان دونیای ئەو هەنارە و جێگاکانی تردا هەست پێ دەکرد، بەڵام نەدیمی شازادە کە کوێرێکی موزمەعیل بوو، بە شێوەیەکی تر هەستی بە شتەکان دەکرد، لەبەرئەوە دەیگوت، درەختێکی خوداییە خودایی ئەو ئێوارەیە کە من دوامین هەناری دنیام بینی ماوەیەکی درێژ قسەم بۆ نەکرا من ڕۆژانی جاشایەتی و چەتەیی زۆر لە ناو شاخ و سروشت و پێدەشتی ئازادا شیابووم بەڵام جوانی و جێگایە شتێکی تر بوو شتێک قسەی لەگەڵ دەکردیت لە قوڵایی ڕەحتدا سەدایەک دروست ببوو بەرەو جێگای تر بانگی دەکردیت یەکەم ئێوارە دڵشوشە دەستی کردە ملم و گوتی سوبح دەمی بچکۆلە دەزانی من بۆ شوێنە بەو جۆرە مرۆڤ سەرسام دەکات گوتم نا باوەڕت بێ نازانم ئەوەندە دەزانم سەرسامم من عەقڵم وەک تۆ ئیش ناکات دڵشووشە کەمێک تێفکری و سەری بەرزکردەوە و دەیگوت، لەبەرئەوەی مرۆڤ لێرەدا هەست دەکات ژیان دەکرێ جۆرێکی تر بێ، دواهەمین هەنار ئەو درەختەیە کە پێمان دەڵێ ژیان دەکرێ جۆرێکی تر بێ. دەکرێ لە دنیایەکی ڕووناک و ساف و بێگەرددا بژین. ئەم درەختە شتێکە ئیلهاممان دەداتێ، ئیلهام و هیچی تر. هەڵدەسایە سەرپێ و وەک بانگ لە یەکێکی دوور بکا دەیگوت، ئیلهام! ئیلهام، ئیلهام، بە ئاسپایی لە شوێنی خۆیی دادەنیشتەوە و دەیگوت، من، من ئەو درەختەم دروست کرد، من یەکەم جار بەم هاوڕێیانەم گوت، ئێمە پێویستیمان بە درەختێک هەیە، درەختی هەمووان بێ، درەختی برایەتیمان بێ، ئەو ئێوارەیە سریاسی مەزن لە بن درەختەکەدا خەریکی تەماتە قاشکردن و جاجک دروستکردن و پلپلکردنی گۆشتەکە بوو، زوو زوو قسەکانی پێ دەبڕین و گۆشتەکەی بەرز دەکردەوە و دەیگوت، سەیری نەرمییەکی چەند جوانە. نەدیم کە بە کوێری مەلعوون بانگمان دەکرد، ئاگای لە هەموو قسەکانبان بوو. ئەو بە دەنگی بەرز گوتی، ئەوە درەختی منە، درەختی باوکمە، درەختی ئەسینی شازادەیە کە باپیری لە کۆشکی پەهلەوانەکاندا پاڵەوانی زوخە، زوخانە، بووە. شاهەنشای ئێران نازناوی شازادەی داوەتێ. ئەم نازناوە بە منەوەیە. دیاری شاهەنشای ئێرانە. ئەم ناوەی داوە بە خێزانەکەمان، دەڵێن لە ڕۆژەوە کە ئەو ناوسناوەمان وەرگرتووە زەرعاتمان نەهاتۆتە وشکی، حەیوانمان سێ قاتی حەیوانی تر شیری داوە، من قسەکانیم پێ دەبڕی، دەبایە بەردەوام قسەی پێ ببڕیت، چونکە گەر پێت نەپڕێبایە تا دەخەوت قسەی دەکرد، من دەمگوت کوێری مەلعون، تاقەتم نییە گوێ لە تڕۆهاتی تۆ بگرم، من تەنها بە قسەی ئەو کوڕە دڵم دەکرێتەوە. نەدیمی شازادە کوێرێکی بێ شەرم بوو لە بیرم نایە لە کەسێک زیر ببێت وەک محمدی دڵ شوشە نەبوو کە ناسکی دڵی منی وێران دەکرد منی دەکوشت ئەو ئێوارەیە محمدی دڵ شوشە دەستی کردە ملی نەدیمی شازادە و گوتی نەدیم ڕاست دەکا ئەمە درەختی شازادەکانە بەڵام ئەمە بە تەنها درەختی تۆ نییە ئەمە دەبێت درەختی هەمووان بێت چونکە کاتێک باوکێ لە باوکەکان درەختێک دەڕوێنێت بە تەنها بۆ کوڕەکەی خۆی ناڕوێنێت، باوکی ڕاستەقینە بۆ هەموو کوڕەکانی دنیا شت دەچێنێت، بۆ هەموو ئەوانەی لە دوای خۆی دێن، نەسیمی شازادەش زانیویەتی تۆ بە تەنها ناگەیت ئەم لوتکەیە، دەبێ یەکێکی تر دەستت بگرێ، زانیویەتی ئەوەی لەگەڵ تۆشدا دێت ئاواتێکی لە دڵدایە، حەزی لە شتێکە و مرادێکی هەیە کە ئەو هاتۆتە ئەم جێگایە تێگەیشتووە لێرەوە ئینسان باشتر دەتوانێ بیر بکاتەوە و خەو بە شتێکی باشترەوە ببینێ نا وا مەزانە من زۆر بیرم لەو ساتە نەکردۆتەوە نەسیمی شازادە بەم شاخەدا سەرکەوتووە و ئەم درەختانەی لێرەدا چەندووە من شەوای شەو بیرم لێکردۆتەوە دەزانم نەسیمی شازادە ئەو دەستگرتنی بەلاوە گرنگ بۆە ئەوەی بەلاوە گرنگ بۆە کە نەدیم بەتەنها ناگاتە سەر ئەم شاخە واتە دەبێ یەکێکی تر دەستی بگرێت هەر یەکێکیش کە لە خۆی برد و تا سەر ئەم لوتکەیە دەستی نەدیمی بەرنەدا ئیدی دەبێتە برای دەبێت دەبێت هەموو جارێک دەستگیری بکرێت، دەبێت ئەویش و نەدیمیش لە برایەتییەکی گەورەدا بن تا بتوانێ هەموو جارێک دەستی هاوڕێکوێرەکەی بەرنەدا. تێدەگەیت ئەوەی لای نەدی نەسیمی شازادە گرنگ بوو ئەو یەکتر بەرنەدانە بوو، بۆیە ئەم درەختەی لێرەدا چاندووە تا دەستی یەک بگرین و ڕێگاکان بۆ یەکتر ئاسان بکەین. نەسیم ئەم درەختەی بۆ هەموان چاندوە منت مردبێ و تۆم نەمردبیت بۆیە پێ دەڵێم ئەم درەختە درەختی ئیلهامە چونکە ئێمە هەر چوارمان لە سەردەمی کۆتایی برایەتیدا دەژین لە سەردەمێکی وادا ئەم درەختە ئیلهامی برایەتیشی پاشی بە ئێمەدا هەمیشە قسەی لەگەڵدا دەکردم بەم جۆرە کۆتایی پێدەهێنا بە چاوە قۆڵ و غەمبارەکانیەوە دەیگوت منت بمرم و تۆ نەمردبیت ئەو ڕۆژە کە ئێمە لە بن دواهەمین هەناری دنیادا بووین هێشتا شەڕی ناوخۆ دەستی پێ نەکردبوو بەڵام وەک خەریب وەک غەیب بخوێنێتەوە دەیگوت ئێستا سەردەمی کۆتایی برایەتیە منت هەلا هەلا بم و تۆ سەلامەت بی هەموو ئەم ئاشتی و شتانە درۆیە ئێمە دەبێ بە ڕاستی ببین بە برای یەک ئەم درەختە بکەین بە شاهید سوێن بخۆین کە تا دەمرین کۆمەکی یەکتر دەکەین شەڕەکان لە یەکترمان جیانەکەنەوە سوێن بخۆین زەمین و زەمان یادی نەکات ئەژینا سەردەمانێک بەڕێوەیە براکان وەک سەک دەکەونە چیان یەکتر ئەو خەیاڵی پەیمانێکی گەورە کەوت بۆ سەری کە ناوی دەنا پەیمانی ئێمە، من سەرەتا نەمدەزانی پەیمانی ئێمە بە تەواوەتی چییە. ئەو شەوە هەر چوارمان پەیمانێکمان نووسی و بە خوێنی خۆمان مۆرمان کرد کە هەتا هەتایە هاوڕێ و دۆست و برای هەمیشەی یەک بین و هەتا دەمرین یارمەتی یەکتر بدەین. لە ڕۆژە ناخۆشەکاندا لە جەنگ و لێقەوماوەکاندا دەستی یەک بگرین، خودایە چەند جوان باسی مردنی دەکرد، ئەو هەموو ساڵە من لەناو جەنگ و پیاوانی شەڕکەردا ژیام و کەسم نەبینی لەو جوانتر باسی مردن بکات، ئەو هەموو ساڵە من سەروکارم لەگەڵ ئەواندا بوو کە بەردەوام لەگەڵ مردندا خەریکن، بەڵام کەس وەک دڵشوشە نەیدەزانی قسە لە مردن و سەرسامیەکانی بکا. ئەو کات چوار گەنج بووین نەماندەزانی چیمان لێ دێ، ئەو شەوە سوێنمان خوارد کە بەرامبەر دنیای ئاڵای برایەتی خۆمان بەرز بکەینەوە و ئەو شەوە نەماندەزانی چۆن ئەو پەیمانە بێ ویست و دەسەڵاتی خۆمان تێک دەشکێت. مزەفەری سبەحدەم، من ئەمڕۆ لەم زیندانە تاریکەوە ئەو درەختە ناو دەنێم هەناری. دواهەمین برایەتی دونیا نانا تڕۆهات نەبوو تاکە شتێ بوو لە ژیانی مندا تڕۆهات نەبوو ژیانی من هەمووی تڕۆهات بووە ئەو درەختە نەبێ کە وەک جوانترین و موبارەکترین شتی من دەمێنێتەوە من کە نەمدەتوانی مانا قوڵەکانی ئەو پەیمانە تێبگەم کە شەوێک مۆرم کرد و لەگەڵ ئەو سێ برا ئەبەدییەدا خستمانە ناو قوتوویەکی زیو لە بن ئەو دارەدا بۆ هەتا هەتایە هەڵمانگرت. ئەو ڕۆژەی شەڕی ناوخۆ دەستی پێکرد من بە خۆم و تفاقی جەنگەوە خۆم کرد بە بوراقدا خۆم وەک دوا شێری هندوستان دەهاتە بەرچاو بۆنی باروتی ئەو ئاربیجیانەم لێ دەهات کە تەقاندبووم لە بوراق چیرۆکی شەڕەکانم بۆ هەموو بەو هەموو درۆیەوە گێڕایەوە دڵ شووشە بە نائومێدییەکەوە تەماشای دەکردم کە لە یادم نەچێتەوە شەوێ لەو باڕە بچکۆلەیەدا پێکەوە بیرەمان دەخواردەوە دڵ شووشە گوتی تۆ ئەو پەیمانت پەیمانت شکان تۆ حرمەتت بۆ پەیمانە داننا من گاڵتەت لەگەڵ ناکەم ئەوەی برای ئێمە بێ دەبێ برای هەموو کەسێکی تریش بێ کەس ئازار نەدات یەکەم جار بوو وا توڕە و بێتاقەت بیبینم، پێشتر هەستم دەکرد منی زۆر خۆش دەوێت و لێم توڕە نابێت، هەموو جارێک پێی دەگوتم، سەرگزگل، تۆ ئەو هەموو ساڵە لە کوێ بوویت، بۆ زووتر داوای ئەو گۆرانیەی کام کارەکانت نەکرد، من ئەو ڕۆژە نەمدەزانی چیم کردووە، محەمەدی دڵشووشە دەیگوت، ئەوەی پەیمانی برایەتیەک مۆربکە چۆن دەچێ بۆ شەڕ، چۆن خەڵکێک ئازار دەدا کە نایانناسێ، بە قسەی کێ وا دەکا، بە قسەی سەرکردەکان، ئاخر سەرکردەکان نازانن برایەتی چییە. ئەوە دواهەمین هەناری دونیای دونیای وەک درەختی خۆشەویستی ژیان تەماشا دەکرد، ژیانێکی ساف و بێ نەهێنی و بێ گەرد. بە قسەی ئەو، لە حیزب هاتمە دەرێ و چەکەکەم دانا. لە ڕۆژی یەکەمی ئەو شەڕەدا کە هەموو دونیا دەپاڕایەوە، کۆتایی بێ، ئێمە زوو زوو دەچووین بۆ ژێر دوهەمین هەناری دنیا و لەوێدا بیرمان لە ژیانی خۆمان دەکردەوە و لەو ڕۆژانەدا من و سەریاس هەنارەکانمان دادەنا و تێڕا دەماین و دوو هەناری شووشە کە هەناری برایەتییەکی گەورە بوو بەرزمان دەکردەوە دەمانگوت خودایە ئەی خاوەنی ئەرز و ئاسمان بۆ خاتری ئەم هەنارە جوانانە شەڕ کۆتایی پێ بێت دوعایەک ئێستا تێ دەکەم چ ئاواتێکی پووچ بەڵام گەورە بوو. سەعات یانزەی پێشنیوەڕۆ بوو دۆفرۆشەکان پێیان گوتم سریاسی سبحدە مردووە کەەوە کوشرا پێکەوە قسەمان نەبوو هەردووکمان چاوەڕوانی ئەوەمان دەکرد نەدیمی شازا دەبێتەوە و ئاشمان بکاتەوە دوای مردنی دڵشوشە هەردووکمان بیری دواهمین درەختی دنیامان دەکرد بیری و لوتکەیەمان دەکرد بیری ئەو ساتانەی بە ڕاستی تامی شیان و هاوڕێیەتی و برایەتیمان تێدا کردبوو. دوای ناسینی بۆ خوشکە سپیەکان من حاشام لێ کرد دوای ئەوەی ئێوارەیەک هات و دەستی کردمە ملم و گوتی من لەگەڵ ئەو کچانەدا پەیمانی برایەتی مۆر کردووە ئیتر من دەهری بووم من ڕقم لە خوشکە سپیەکانە ئەو ڕاستیانەی دواتر دەربارەی مردنی دڵشوشە بۆم دەرکەوت هیچی لەو ڕقی من لەوان نەگۆڕی شەوێکی هاوین لەو گۆڕەپانەدا بینیمن کە هەندێ لە دەستگێڕەکان تیا دەخەوتن. شەوێک بوو هاتبووم هەندێ شت بۆ سریاس بگێڕمەوە، لە دوورەوە گوێم لە گۆرانییەکی خۆش بوو. کوڕانی عەرەبانەم بینی چوار مشقی لەسەر زەوێکە دانیشتون و حەپەساون، هەردوو خوشکە سپیەکە لەسەر دوو تەپڵەکی چایخانە دانیشتون و گۆرانیان دەگوت، کە گۆرانیەکەیان تەواو کرد لەسەر خۆ هەستان و بەو نیگا سارد و سڕانەی خۆیانەوە بە پڕۆفیسۆری شەوە تاریکەکانمانیان گوت بمانگەیەنەوە ماڵەوە. مارشاڵ بە حورمەتی برایەکەوە کە شەرمێکی تەواو لە خوشکەکانی بکا، گوتی، سەرچاو، هەر ئێستا دەتانگەیەنم. من ئەو شەوە هاتبووم، قسەی زۆرم پێ بوو، بە سەریاسم گوت مەڕۆ، من هەزار حیکایەت زیاترم پێیە. هەزاری چی سەد هەزار حیکایەتی تازەشم پێیە یەک دنیا شتی عەجایەب هەیە بۆت باس کەم زۆربەی ئەو شەوە کە پێکەوە دانیشتین باسی دڵشوشە و چیرۆک و قسەکانیمان دەکرد یەکی وێنەیەکی و لە جزدانەکەماندا بوو ئەو ڕۆژە دەمویست وا بکەم سریاز لەگەڵ ئەو دوو خوشکەدا نەڕوات و بەجێم بهێڵێ بەڵام ئەو گوتی سریاز خۆم شەو دوامین شەوی دنیا نییە کاتێکی تر ئەو شتانم بۆ باسکە کاتێکی تر منەو شەوە دواهەمین شەوی هاوڕێتیمان بوو بۆ ڕۆژی دوای ئەوە قسەم لەگەڵدا نەکرد چەندین جار هات و دەستی کردە ملم و ماچی کردم من قسەم لەگەڵدا نەکرد لێتی ناشارمەوە کە حەزم دەکرد بیکوژم حەزم دەکرد کۆتایەک بۆ هەموو چیرۆکە دانێم و من و من وەک تاکە سریاسێک لە سەرزەوی بشیم ئەو کات هێشتا نەدیمی شازادە نەهات نەهاتبەوە هیچم لەوە نەدەزانی کە ئەو ئاساوری تری لە چیاکان دۆزیوەتەوە نەدیمی شازادە زۆر درەنگ دوای مردنی سریاس بوو دڵشوشە گەڕایەوە زۆر درەنگ کاتێ گەڕایەوە هیچ شتێک سوودی نەبوو، لەو نێوەندەدا دوای بینینی سەید جەلالی شەمس ئێوارەیەک گەڕابۆوە، هەموو شاری بە دوای من و مارشاڵدا تەی کردبوو، کەسمانی نەدۆزیبۆوە، دواجار هەموو چیرۆکەکەی بۆ محەمەدی دڵخشوشە گێڕابۆوە. نەدیمی شازادە لەسەر ڕێگای خۆیدا بۆ گەشتە دوورەکانی تری خۆرهەڵات هە. هاتبوو تا شتێکمان پێ بڵێت و بڕوات دەبایە بەیانی لەگەڵ هەندێ ناسیاوی خۆیدا لە پیکابێکی توێدادا بچێت بۆ ئەودی سنوور بە شانازیەوە هەموو نهێنەکانی خۆی خست بۆ بەردەسی محەممەدی دڵشوشە ڕۆژێ بەل لە ئێوارەی تۆفانەکان دڵشوشە بێ ئاگا لە مردنی ناکاوی خۆی وەک شادومانترین کەسی دنیا بەدەم گۆرانی گوتن و یاریکردن و بەکلیلەکانەوە دەچێ بۆ ماڵی پرۆفیسۆری شەوە تاریکەکانمان بێ ئەوەی هیچی لا بدرکێنێ داوای لێ دەکات بۆ یەک ڕۆژ هەنارە شووشەیەکەی خۆی بداتێ و پێی دەڵێت خەریکە نەهێنیەکی گەورە دەدۆزمەوە جارێ هیچت پێ ناڵێم تا دڵنیا نەبم کە دەڕوات هەند کامەرانە هەند دڵخۆشە هێندە بە سەفا و قاقایە ماڵشاڵ سەری دەسڕمێت ئەوە دواهەمین یەکتر بینینی مارشاڵ و محەمەدی دڵ شووشەیە، ئەو ئێوارەیە کە دڵ شووشە دەڕوات بە تەمای بینینی تحفە فرۆشێکە، تحفە فرۆشێ هەرکیس نایبینێت. ئاه مزەفەری سەبەح دەم چت پێ بڵێم چی؟ من لێرەوە ناتوانم یارمەتیت بدەم، لە شەوی تاریک و پڕ لە تڕۆهاتیم زیندانەوە ناتوانم کۆمەکت بکەم. من کە هەموو شتێکم زانی ئارەزوویەکم نەبوو بۆ بیرکردنەوە ئەو کات من تفم لە ناوەکەی خۆم کرد دوای و هەموو ماوە درێژە نەدیمی شازادە گەڕایەوە منی لە کاتی واجبدا لە یەکێ لە سنگەرەکانی شەڕدا دۆزیەوە پێم گوت من تەواو ئەو ڕۆژانم لەبیر خۆم بردوتەوە میز دەکەم بە تۆ و بەدوامین هەناری دنیا و ئەم حیکایەتانەشدا من ناوم سریا سی سبح دە من نیە من ناوم هیچ نیە سیرکە من بۆ تفەنگەی سەرشانم دەشیم پێم گوت هەستە و ئەم تڕۆهاتانم لێ تورخەرەوە هەستە و لەوە میز دەکەم بۆ چاوە شوێرانەدا بڕۆ و بانەت بینمەوە ئەو هەموو شتێک دەزانێ ئەو دەتوانێت یارمەتیت بدە ئەو مزەفەری سەبەح دەم دەبێت هەندێ جار کاسێتەکە بکوشێنمەوە و بگریم سەعات یانزی پاش نیوەڕۆ بۆ پێیان گوتم سریاسی سەبەح دەم مردووە کەسێک نییە سریاسی ناسی بێت و یەکسەر باوەڕی بە خەبەرەکە کرد بێ کەسێ ناناسم لەوانی ڕۆژی دواتر هەواڵەکەیان بیست باوەڕیان پێکردبێ حیکایەتێکی سەیر و بێ مانا بوو من تا ئێستاش باوەڕی پێ ناکەم تا ئێستاش ئێوارەی ڕووداوەکەم لەبیرە من جێژانە بە باصاردا دەسوڕامەوە چایخانەیەکی بچکۆلانە هەیە دەکەوێتە ناوەڕاستی شارەوە شوێنێکە وانەی پایزان حەزیان لە هەتاوە لیدا دەنیشن منیش کەسێکم پایزان حەزم لە هەتاوە ئاگام لە دەستپێکردنی هەراوزنای ناو بازار بوو لەو بەلە کۆنە بچکۆلەیەوە لەسەر کورسیەک دانیشتوم و دۆندرمە لەسەر دۆدنتمە دەم خوارد و پێدەکەنیم ئەو کات دوو مانگ بوو لەگەڵ سبح دەمی گەورەدا قسەم نەبوو لەبەر هەتاوەکە خۆم کردبۆ و لە بالە کۆنەکەەوە تەماشای هەراو زەنای دەستشێڕەکانم دەکرد کە بوو بە تەقا من قاقا پێدەکەنیم کە سەدان دەستشێڕ عربانەکانیان جێهێشت و چون بۆ سەرەوە بەرەو ڕووی تەقەکان من بێزارکەر و کە نەفت لەو بەلە کۆنە هاتمە خوارە و لەو هەموو هاوار هاوار و دوور دوور کەوتمەوە و ڕادەگەم بۆ دوکانێکی ڤیدۆ لەو دوکانانەی فلیمی خراپ و شتی وا لێ دەدەن تا شەو درەنگ لەوێ تەماشای تڕۆهاتم دەکرد و خەفەتم دەخوارد کە شەو دەگەڕامەوە سەیری ئەستێرەکانم دەکرد تێگەیشتم شتێکی گەورە ڕوویداوە دەستم لە هەنارە شووشەیەکەی گیرفانمدا هەستم کرد خوێنی پێوەیە دڵنیام خوێنی پێوە بوو لەبەر ئەستێرەکان سەیری دەستی خۆم کرد هەمووی خوێن بوو سەیری هەنارەکەم کرد هەمووی خوێن بوو کە دەگەیشتمەوە بەر ڕووناکیەکان تەماشام دەکردەوە هیچم نەدەبینی کە دەچوومە تاریکەکەەوە دیسان هەموو ژیانم دەبەوە بە خوێن کە دەگەڕامەوە بۆ شوورەکەم هەستێکی سیرم هەبوو خەڵتانی خوێنم ژوورەکەم کەسی لێ نەبوو ئەو کات شەریفی پەپوولە ماوەیەک بوو چووبوو بۆ دیمەشق و خۆم بە تەنها لەو شوورەدا دەژیام بەو هەستەوە کە نوقمی خوێناوم خەوم لێ دەکەوت بە درێژایی شەو دەکوژرام و زیندوو دەبوومەوە بە درێژایی شەو خوێنم لەبەر دەڕوی و ڕادەچڵەشیم قڵۆپەکەم دادەگیرساند و تەماشای خۆم دەکرد و دەچوومەوە ناو جێگا، بەیانیکی زوو لە ماڵ چوومە دەرێ، وەک ئەوە بوو لەو خولیای خوێنە ڕابکەم کە بە درێژایی شەو بە دوامەوە بوو، هەنارە شووشەیەکەم لە ماڵەوە بەجێهێشت و هەستم کرد خوێنی لەبەر دەڕوات. سەعات یاس دەی بەیانی زانیم کە سەریاس کوژراوە. پەرداخێ دووم لە دۆفرۆشێک کڕی و لێم پرسی، دۆکەت بۆ سارد نییە؟ گوتی، ئێستا دروستمان دەستمان کردوە بە ئیش لە بەیانی زۆ لە سەر قەبری مارشاڵ بووین هەموو هەموو بازار لەوێ بوون دوێنێ پۆلیسەکان کوشتیان من پەرداخی دۆکەم لە دەست کەوتە خوارەوە وەک ئەو بەیانی هەواڵی مردنی محەممەدی دڵتشوشیان هێنا و من کتریاوەکەم لە دەست کەوتە خوارێ یەکەمین شار بووە و باوەڕم بەو مناڵە نەکرد، هەموو دۆ فرۆشەکانی تر هەواڵەکەیان لە نووکەوە پێ گوتمەوە من وەک شێت دەمگوت شتی وا نییە، شتی وا نییە، لە هەموو بازاڕ پرسیم لە جگەر فرۆشەکان، لە شیر فرۆشەکان، لە ئاوێنە فرۆشەکان، لە ماسی فرۆشەکان، هەموو کۆی چیرۆکەکان بە ورد و درشتیەوە بۆ چێڕامەوە، بردمیانەوە سەر شوێنی بردنەکەی، خوێنەکەیان نیشاندام کە تاو کات پاک نەکرابەوە هەمویان مارشاڵیان دەناسی و دەگریان بۆی بەهێمنی چورەکەکەیان دەژێڕای و فرمێسک بە چاوانیانەوە بوو منیان نەدەناسی بەڵام لە خەفەتدا لە حەسرەتدا لە ویستیەوەدا شتێ بکەم ئەو ئازاریان هێور بکاتەوە و باوشم پیادا دەکردم و ماچیان دەکردم من چار بە دوای چار دەم قیڕاند و دەمگوت درۆیە درۆیە درۆیە ئێوە هەمووتان درۆزنن هەمویان هەمووتان بەجێم بهێڵن یەکێک دەستی گرتم گوتی وەرە بت بەم بۆ مزگەوتی پرسەکە من باوەڕم بە پرسە و شتیوانە بوو باوەڕم بەوانە نەبوو دوو ڕۆژ لەسەر کورسی ڕق و تەق دادەنیشن و ئاوشتی وا دەخۆن و دوایی دەچن بۆ سێو خواردن لە ماڵێک و ئەوەش ناو دەنێن پرسە هەموو ئەو شتانە لای من تڕۆهات بوون من باوەڕم بە گریانی زۆر بە قوڕپێوان بەخۆ بریندارکردن و خۆ لێدان و ئەو شتانەی تر هەبوو ئەو ڕۆژە چوومە کوچەیەکی خاڵیەوە و دەستم کرد بە گریان نا دەستم نەکرد بە گریان، بەڵکو سەرم دەدا بە دیوارەکەدا، تا دەمتوانی سەرم دەدا بە دیواری بەردینی ماڵێکدا، تا هەموو ژیانم دەبوو بە خوێن، دەمگوت، بۆ بەدبەختی وەک من نامرم و تۆ دەمریت، بۆ جانەوەری وەک من دەژی و تۆ دەمریت، بۆ ماڵوێرانکردنێکی وەک من ناکوژێ و تۆ دەکوژێ، بەم ئازارەوە خۆم دەگەیاندە ماڵەوە، بە درێژایی ڕێگا وەک شێت هاوارم دەکرد، من درەختێکم دەبینی سەرم پێدا دەدا هەر دیوارێکم دەبینی سەرم پێدا دەدا چنگم دەکرد بە خۆڵی هەموو کوچەکاندا و دەمدا بە دەم و چاودا هاوارم لە خۆم دەکرد سریاس بە تەنیا مایتەوە کوڕی قەحبە بە تەنیا مایتەوە وەکەوەی هیچ نەبوو بێ هیچ ئەو هەنارە شووشەیەم هەڵدەگرت و دەمدا بە دیوارەکاندا و نەدەشکە دەم خستە ژێر قاسمە و نەدەشکە ئیدی ئەوە کۆتایی هەموو شتەکان بوو ئەوە دواهەمین ڕۆژی ژیانی من بوو لە دوای مردنی سریاسی سبح دەمەوە منیش دەمرم دوای ئەوە سێجار نەدیمی شازادەم دەرکرد و ئەو دەگەڕایەوە هەرجاری بەشێکی لە باقی و چیرۆکە بۆ دەشێڕامەوە هەموو کات لە کاتی واجبدا دەردەکەوت من لە شوێنی خۆمدا پاسەوانی شەو و باران و ڕەشەبام دەکرد و ئەو شوێرە بەخۆی و گۆچانە شەیتانەکەیەوە دەهات و دەیگوت سریاز، درم مەکە، من نهێنی گەورەم پێیە، وا دەکەم لە هەموو شتێک تێبگەیت، دەبێ من و تۆ ئەم تەلیسمە شی بکەینەوە، من و تۆ ئەو نهێنییە ئاشکرا بکەین کە ئەوان نەیانتوانی، من ڕقم لێی بوو، چیتر نەمدەویست کەس ئەو ژیانەی جارانم بیرخاتەوە، شەوی تاریک و شەستەباران هات و من پێمگوت. کوێری سەگ بۆ وازم لێ ناهێنیت نابینی لەم بارانەدا بووم بە پاسەوانی هیچ نابینی حەرەسیاتی بەرد و دار و کەلاوە دەگرم نابینی ئیتر چیت دەوێت بۆ وازم لێ ناهێنیت ئەو بەخۆی و چەترێکەوە هاتبوو لەبەردەمە و بارانەدا دەیقیڕان سریاز سەرگز گل تۆ هیچ نازانی تۆ بە تەنها نیت جگە لە مارشاڵ خەڵکی تر هەیە سەریاسی تر هەیە ژیانی تر هەیە نەهێنی تر هەیە تۆ چیت تۆ تۆ دەزانیت بەس بە تەنها خۆت هەی وا دەزانی کە مارشاڵی شەوە تاریکەکانمان مرد ئیدیەم بەسەرهاتە تەواو دەبێ وا دەزانی دنیا کۆتایی پێتێ تۆ کەیفی خۆتە دەتوانی نەهێنی خۆت دەگەڵ خۆتا ببیتە قەبرەوە دەتوانی بڵیت من نامەیە بزانم من کێم تۆ کەیفی خۆتە بە جەهەنم دەتوانیت بڵێی من وەک سەگ دەژیم باوەڕم بە مەلایکەت و شتی وا نییە دەتوانیت تا دەتۆپیت لوتی خۆت لە قونی سەگ بخشێنیت بەڵام دەزانم دەبێ نەهێنیەک هەیە ئاشکرا بێ لەبەر خاتری تۆ نا بەڵکو لەبەر خاتری و فریشتانەی هەموو شتێک بۆ ڕەحیانەتی و دوو کوڕە دەگێڕنەوە کە ویستیان تۆ بکەن بە ئینسان و نەبوویت لەبەر دڵی ئەو مەلایکەتانە کە بەو دوو جوانەمەرگە دەڵێن نەدیمی شازادە وازی لە ئێمە نەهێناوە بەڵام ئەو کەسەی ڕاستیەکانی لەلایە هیچم پێ ناڵێ ئەگەر حجەتێکی نیشان نەدەم ئەو پیاوەی نەهێنەکان دەزانێ دلیلیشی لە من دەوێت دلیلێ کە من نیمە و تۆ هەتا تێدەکەیت ئێستا تێدەکەیت بۆ من بەم بارانە ئاوا دەقیڕێنم باران بە چۆرێک دەباری بە زەحمت گوێمان لە یەکتر بوو من دەمگوت کوێرەی سەک لێم نزیک مەکەرەوە تەقەت لێ دەکەم تێگەی من باکم بە هیچ نەماوە نە بە ژیانی خۆم نە بە ژیانی کەس کوێرەی شەیتان من میز بە هەموو مەلایکەتەکاندا دەکەم تۆ مەلایکەتت نییە تۆ سەگت هەیە من میز بە بەسەرهاتەکان تا دەکەم من ناوم سەریاز نییە باکم بەوە نییە کێ لەم دنیادا هەیە و کێ نییە کێ ماوە و کێ نەماوە من هیچم نییە هیچ دەلیلێکم نییە بڕۆ دەلیلە لە شەیتانەکان داوا بکە لە مەلایکەتە چاو سەوزەکانی باوکت و واز لە من بهێنە ئەو شەوەش چەندین جار نەدیمی شازادەم دەرکرد و دوای کەمێ دەهاتەوە تا دەهاتیش باران زیادی دەکرد هەر جارە پارچەیەکی و چیرۆکەی دەجێڕایەوە خوای گەورە دواجار تەقەم لێ کرد وەک شێت کەوتمە فیشەک تەقانتن بەسەریدا وەک شێت ئەو ڕای دەکرد و من دوای دوای دەکەوتم ئەو دەکەوت و من فیشەکەم بەسەردا دەتەقاند چەترەکەی با دەیفڕان لە قوڕەکەدا دەگەوزا و هەڵدەسایەوە و جوێنی بە من دەدا، منیش بەردەوام فیشەکەم بە شەو و هەوا و ڕابردووی خۆمەوە دەنا، وەک شێت میلم دەهێنایەوە و فیشەکەم دەدەقاند و دەمگوت وازم لێ بێنە، کوڕی سەگ وازم لێ بێنە، پێم گوتی وازم لێ بێنە، ئەو ڕای دەکرد و من لەناو ئەو قوڕ و شەو و بارانەدا دانەنیشتم و وەک هەتیوێکی غەمگین، وەک مناڵێ لەوپەڕی بێدەسەڵاتی و بێکەسیدا دەگریام.